رحمت و سڵاوی خدا لە هەموو لایەکیان بێ برایانی مسلمان دایک و خوشکانی مسلمان خدای تعالی هەمومان بە رەحمەتی خۆیەوە قبول کات لە خزمەتی دا ان شاء اللە خودای تعالی هەموومان سەربەرز بکات بەم قورئانە و بە ڕێبازی ئەو پێغەمبەرە صلی الله عليه وسلم ئەم مەرحەلەیە لە ژیاندا کە دەژین دوای ژیانی ماددە کە دەچینە عالەمی غەیرە ماددە و ڕوح و دوایش دەچینە قیامەت خوا تەوفیقمان بدا وەک مسلمانێکی ڕاست وەک مسلمانێکی ئاگا وەک مسلمانێکی بەڕەحم وەک مسلمانێکی تێگەیشتوو لە دین بژین انشاءالله بە تایبەت باسەوادەکانمان جوانەکانمان کە ئەهلی عیلم و دانشن کە لە عەسری بە قەول پێشڕەفتی عیلم و تەکنۆلۆژیدا دەژین دەبێ مەقامی خواپەرستیان مەقامی مەعریفەتیان مەقامی تێگەیشتنیان لە دین زیاتر بێت انشاءاللە وەکو کوڕەکەی هارونە رەشید فەرمووی کوڕە جەوانەکەی کە دەستی لە سەڵتەنەت و باوک و دایکی هەڵگرت و بەرەو خودا ڕۆیشت و لە عاقیبەتدا لە غوربەتی ژیان و دین و ئیماندا فەوتی کرد چ کوڕی هارونە ڕەشیدی ڕاپەراند بۆ ئەوە کە دیندار بێ بۆ ئەوەندە کە خواپەرست بێ بۆ ئەوە لە هەموو فکر و نووسراوە و کتێبی دنیا تەنها دەست بداتە قورئان و لە سەروەتەکەی هارون الرشیدی باوکی کە مەلیک و گەورە و پێشەوای مسلمانان و دارول ئیسلام بوو لە بەغدا تەنها ئەنگوستیلەیەکی دایکی وەرگێ ئەویش لەبەر محیبەتی دایکی تەنها بە دەستی خاڵی ڕۆیشت و پیاوە ئەمە جرانەکەی دوور و درێژە چی ئەوی وادار کردەوە کە کاخ و قەسر و زێڕی هاروڕ ڕەشید بەجێ بێڵێ. ئا ئەو شیعرە کە بۆخۆی کوتوێتی، ئەمن بە کوردی عەرزتان دەکەم، دەڵێ هەموو ڕۆژێ سیمای مردووەکان دەمگرێنێ. تابڵۆی غوربەتی خاوەن مردووەکان دەمهەژێنێت هەموو ڕۆژێک کە مردوێکی دیوە بە تابوت بردویانە بۆ قەبران تەسیری زۆر تێدا کردووە کە ئەو دنیاە هی دنیە هەموو ڕۆژێک کە خەڵکێکی دیوە دایکیان مردووە باوکیان مردووە کوڕیان مردووە تەئسیری زۆری تێدا کردووە کە ئەو دنیایە بۆ ئەوە نابێ دڵی پێ خۆش کەی بۆ ئەوە نابێ پژ لە خودا کەی بۆ ئەوە نابێ سەرداخەی و گوێ بئاخنی و چاو بقوچێنی لە خودا پەرستی و لە تاعەت لە نێو ئێمەش هەموو ڕۆژێ ئیتلاعییەکان، سەرەخۆشییەکان، هەواڵی جحێڵەکان، پیرەکان، دایک و خوشکەکان، بەڕاستی دەمانهەژێنێ، دەمانگریێنێ. و بۆ دەبێ ئێمەش، بەخسووس گەنجان و جەوانانی موحتەرەم و دڵپاک، ئێمەش عیبرەت وەربگرین کە ئێمەش دەمرین. مردن بازتابێکی غەریبە لە ژیانی ئینساندا و زەعف و کەمبوودی ئینسان دەگەێنێ و دەسەڵات و قدرەت و گەورەی خدا نیشان دەدات هەر لە فەقیر و نەدارێکەوە کە دەمرێت هەتاوەکو نێ ئەمپراتۆرێک و دیکتاتۆرێک و ڕەهبەرانی جیهان گەورە پیاوانی چاک گەورە پیاوانی خراپ تەسیر دەبێ لەسەر ئێمەدا بنێ پێغەمبەر صلی الله عليه وسلم لە جوملەیەکیدا هەموومان دەبێ بیکەینە تابڵۆ و هەڵیواسین لەسەر یەخچاڵ و تەلەڤزیۆن و ماڵەکەمان یا لەسەر دڵمان بینووسین لە فەرمێ وەکەفا بیلمەوتی واعیزە پێغەمبەری خوا صلی الله علیه و سلم لە فەرمێ مردن گەورەترین مەوعیزەیە پەندە و دەرسە و ئامۆژگاری و تێگەیشتنە بۆ ئینسان بەو شەرتە ئینسانەکان لە مردندا دەرسهایەک بخوێنەوە تاڕۆهایەک بخوێنەوە ئەمە چییە ئەم مردوانە بێ اختیاری خۆیان بە هیوا و ئامانجێکی زۆری دنیا بە ژیانی ئەم دنیاە لە نەکاو بارگە و بنەی مان و ژیان دەپێچنەوە و بەرەو عالەمێکی دیکە دەڕۆن بەرەو عالەمی غەیرە مادە بەرەو عالەمی ڕوح کە خۆشەویستانم مردن بە مەعنای نابودی نییە بە مەعنای لەناوچوون نییە، گەر مردن بە مەعنای لەناوچوون بوایە و سەرهەڵدانەوەیەکی دیکە نەبوایە و لێپرسینەوە نەبوایە، ئێوە لەو مزگەوتە نەدەبوون. ئێوە بۆیە لەو مزگەوتەن، قەرارە ئیتاعەی خوا دەکەن، قەرارە دەستمزدێک و کرێیەک و جەزا و پاداشتێک وەردەگرن لە خودا بۆ ئەو ڕێگا خەتەرەی کە ئێمە بە دوو میتر خاکەوە بۆی وەڕێ دەکەوین و دەچینە عالەمی ڕوح و غەیرە مادە ئەگەر تەواوی ئەگەر شەش دانگی دنیا مڵکی تۆ بێ هەزار ساڵی تەواویش عومری تۆ بێ بزانە عاقبەت قەبرە مەکانت لە حەق غافڵ مەبە ئاگات لە خۆ بێ ئاگات لە خۆ بێ ئاگا لە خۆبوون ئێمە چ دەکەین ئاگا لێیە بڵێین چی ئاخر چ تابڵۆیەک نیشان بدەین لە سەرەخۆشیەکانمان ئەوەی ئێمە دەیکەین لە سەرەخۆشی لە کن خودا خودا بە عەیبی دادەنێ لێمان خدا خدا ئیراد دەگرێ لێمان کە ئێمە بەداخەوە وا دیارە ئێمە بە جێهێنانی دڵی یەکترمان پێگەورەترە لە دڵی خدا و پێغەمبەر صلی الله علیه وسلم کەوایە تەنانەت پیرێک بە گۆچانێکەوە، بە دەستی لەرزۆکێکەوە بە کووچە و کۆڵانی شاردا لەسەر سەهۆڵە هەڵخلیسکەکان دەڕوا بۆ مزگەوتەکان، بۆ کەسێک بڵێ ئەوە هاتووە. بەڵام پێنج فەرزە بانگ دەکرێ، ئەو ئینسانە ناڵێ بانگی محەممەدە، ناڵێ خودا بانگم دەکا. ئێمە لە غەفڵەتداین. مردن یانی چی؟ مردن یانی ڕاپەڕین لە غەفڵەت. مردن یانی وەخۆکەوتن، مردن یانی دوای ئەوەی کەسەک دەمرێ زیندووەکان بەخۆیان دابێنەوە کە ئەوانیش دەمرن، کە ئەوانیش دەڕۆن، بەڵام دەزانن ئەگەر مەعزەرەتەن نەزانین ڕووی لە جامیعە کرد، نەزانین هاتە ژیانی ئینسانەوە، ئینسانەکان تووشی هەڵە دەبن، تووشی ئیشتیبا دەبن، بەڵێ ئێمە دەڵێین مردن هەیە ئێمە ئیمانمان بەوە هەیە کە دەمرین بەڵام ئیمانمان بەوە زەعیفە کە دوای مردن ئێمە چیمان پێەیە بۆ کوێ دەچین چۆن دادگایی دەکرین ئەو ئیمانەمان زەعیفە و تەنانەت ئێستێ ئەوەتان عرز بکەم خوشک و براکانم موشکیل بۆ مەلا دروست بووە. لە دێیەکانماندا، لە گەڕە شارەکانماندا کەسانێک هەن ئینکاری دین دەکەن، کەسانێک هەن نوێژ ناکەن، ڕوو لە خودا ناکەن، بەڵام ئەگە مردن دەبێ مەلا نوێژیان لەسەر بکات. دەبێ بێنە مزگەوت و فاتیحان بۆ بخوێندرێ. چی بەچیەوەیە ئەوە؟ ئەوە لە کوێ ڕەوشتی ئیسلامەتی مسلمانەتیە؟ لەو جیانەی خەڵک حاڵیە لە دین و کابراش لە بێ دینی خۆی حاڵیە هیچ خواهیش و ئیلتیماسێکی لە موسڵمان نیە نوێژی لەسەر بکا و تەنانەت ئێستێ مەلاکانی ئێمە لە مزگەوتەکان کە قسە دەکەن ئەگەر باسی بێدین دەکەن کەسێک ڕادەپەڕێ دەڵێن من بێدینم بۆ بۆ باسی بێدین دەکەیت من کۆمونیستم بۆ باسی کۆمونیست دەکەی مەلا ئەمە وا دیارە مردن تەئسیر لەو خەڵکەدا ناکا ئەو خەڵکە وەخۆ ناکەوێ هەر لەوە ئازایە کەسێک چاوی لێ بکەوێ وەکو بڵقی سەر ئاوێک هاتووم سەرخۆشی لێ دەکەم مزگەوتەکان ئێستێ چکۆلن ئەو مزگەوتانە دەبێت گەورە بکرێنەوە بۆ هەڵگەری سەرخۆشی نین سەرخۆشیەکان ئەوەندە زۆرن دەبێت ئەو مزگەوتە پێنج بەرابەر بکرێت کوا مردنمان لە بیرە؟ کوا لە فکری مردنداین؟ لە فکری دڵێشانی یەکداین، بێحورمەتی بە یەکدا هەین، بەڵام متاسفانە ئەگەر سەرەخۆشیەکە هاتە گۆڕێ هەموو شتێک حەل دەبێت، جومعە حەل دەبێت، جەماعەت حەل دەبێت، موسڵمانەتی حەل دەبێت، بۆ؟ موسڵمان مدێم سەرەخۆشی دەکەن. خوا ئەگای لێیە پیرێکیان هێنابوو بۆ سەرەخۆشییەک، کوڕەکەی هەردوو دەستی دەگرت دەیبردە ژوورێ، دایدەنا، دووبارە دەیهێنا دەرێ لە کەوشکەنەکە، کەوشەکەی لە پێ دەکرد دایدەنا عەرزێ، رفتم برای من، وە کابرایە بۆ بەس ئەزیەت دەکەی فەقیرە. ئەمە چ خەبەرە ئەمە خودا ئەو حکومەی کردووە لەو پیرە فەقیرە تۆ هێناوتە نمایشی پێ دەدەی براکان ئینسان دەبێت لە خودا بترسێ ئێمە وەک پێغەمبەر صلی الله علیه وسلم فەرمووی مردن دانشگایە مردن مەوعیزەیە، مردن مەقامێکی عیلمی و فکری گەورەیە بۆ ئینسان، ئەگەر ئینسان فکر بکاتەوە لە مردن، چ مردنی خۆی چ مردنی دیگەران. خوایەک ئەوە دەفەرمێ الذی خلق الموت خودایەک خودای ئێوەیە، ئێوەی لە قەترە ئاوێک دروست کردووە، هەر ئەو خودایەش مردنی بۆ ئێوە خەلق کردووە. مردنی خەلق کردووە، یەنی مردن، مردن مەخلوقی خودایە، وەکو من و تۆ ئێستێ دروست کراوین، خودی مردنیش مەخلوقی خودایە. و مردن بەدەست خودایە و لەدەستی ئیرادەی خودادایە. مردن بە کەس نییە، مردن بە نەخۆشی نییە، مردن بە هەڵدێران نییە، بەس ئەمە سەبەبێکی مادییە، خودی روحکێشانەکە و مردنەکە اللە خەلقی کردووە، خودا دروستی کردووە. خۆشەویستانم حەقیقەتی مردن شتێکی مەجهولە، نامەعلومە، هیچ کەس نازانێ مردن چییە. چۆن مەسەلەن مردن کەنجێ دێ لە کوێ دێ چۆن دێ ئەو ڕوحکێشانە چۆنە ئیلا ئەوەی خودا و پێغەمبەر صلی الله علیه وسلم فەرموویەتی لە سەفەری مردن بۆ چێ دەچی ئەمانە هەموو ئەسرارن بە عیبارەتێکی دیکە بەشەر نە عیلم نە عەقڵ نە تەجرەبەی بەسەریدا نییە ئیلا بەشەر لە قورئان و قسەی پێغەمبەرەوە دەتوانێ بزانێ مردن چیە بۆیە ئەوانەی ماددەگەران ئەوانەی معتەقید بە ئیسلام و قورئان نین نازانن مردن چیە بۆیە ئینکاری مردن دەکەن یانی چی یعنی ئینکاری ئەوە دەکەن ئینسان ئەگەر ڕوحی لەبەردایەوە دەمرێ بەرکو دەڵێن ڕوح چون بینێ مەربوتە بە عالمی غەیرە مادە ئینکاری دەکەن دەڵێن نابیندرێ ڕوح ئەی چیە وەڵا ئینسان ویتامینەکانی تەواو دەبێ خوێنەکەی تەواو دەبێ قدرەتی تەواو دەبێ دەرنەتیجە بەلادا دێو دەکەوێ و ئیدی دوای مردن پرانتیەز بەستا دەچێتە کوچەی عەلی چەپەوە ئیدی تازە هیچ باس و خاصێک نییە تازە زیندوبوونەوە وجودی نییە لێپرسینەوە وجودی نییە ئیللا ئیمانداران نەبێ ئەو ڕۆژە کە دەمرن ئیدی ئەوە بۆ خۆیان جومەلاتێک دەڵێن کە خدای تعالی پێیان دەفەرمێ و مردن ئەمرێکی مەوجودە یعنی هەمیشە هەیە لە فەزای ژیانی ئینساندا مردن هەمیشە لە کەمیندایە بۆ ئینسان بۆ؟ چونکە وەک عەرزم کردن مردنەکە مەخلوقە لەلایەن اللەوە و خوای تەعالا دەفەرمێ وما تدری نفس بأی أرض تموت لە ئاخری سوڕەی مبارەکی لقماندا هیچ نەفسێک هیچ عەقڵێک هیچ مەعریفەتی ئینسانێک نازانێت لە چ جێگایەک دەمرێ کەنجێ دەمرێ بە چی دەمرێ نازانێ ئەوەی ساغە نازانێ عیلمی بەسەریدا نییە نەفرێک هاتە خزمەت پێغەمبەر صلی الله عليه وسلم عەرزی کرد پێغەمبەری خوا من دەزانم چ ڕۆژێک لەدایک بووم بەڵام نازانم چ ڕۆژێک دەمرم جا ئەو ئاەتە نازڵ بوو پێغەمبەر صلی الله عليه وسلم نەیفەرموو من دەزانم تۆ کەنجێ دەمری وەکو ئێستێ هەوا لە قسەی دوکتۆرەکاندا هەیە کە دەڵێن بیبەوە دوای سێ ڕۆژیکە چوار ڕۆژیکە دەمرێ ئەمە هەوای دوکتۆرە ئەم سعاتە کە دەمرێ هیچ کەس نازانێ ئللا ئەڵڵا نەبێ ئەو عیلمە لە خوددا سەلب ناکرێ بۆیە دکتۆرێک لە ئەمریکا ئەسا ئیمانی بە خوددا نەبوو پێی وابوو فەوقە تەخەسوسێکی وما کان لنفس ان تموت الا باذن الله و خودا لە قورئاندا دەفەرمێ هیچ نەفسێک واتا زی ڕوحێک ناتوانێت بمرێ ئللا بە ئیزنی خودا نەبێ حتمما بە ئیرادەی خودا و بە قدرەتی خودا و بە ئەسبابی خودا و بە هێزی خودا ئینسان دەمرێ یا هەر مەخلوقێکی دیکە مردن یعنی جودابوونەوەی ڕوح لە جیسم لە بەدەن کتابا معجلا، ئەو عومرەی دیاری کراوە بۆ مردنی ئەو ئینسانە لە دەفتەری قودڕەتی خودادا نووسراوە و کاتیشی بۆ داندراوە، ئەگە کاتەکە تەواو بوو ئینسان دەمرێ، جا بە هەر سەبەبێک بمرێ یا بێ سەبەب بمرێ، سبحان اللە. ئێمە پێمان وایە نەخۆشی سەبەبە، ئەچی تماشا دەکەی نەفەرێک ڕاوەستاوە برایەک فەرمووی دەستنوێژی هەڵگرتووە هاتۆتە مزگەوتەکە دەست بە کوورەکە دادێنێ ئەچی دەکەوێتە خوارە فڵان کە دۆ بۆ کەوتی نای دیوە مردووە ڕۆحی تێدا نەماوە ئەگەر لێیە جا وەختی بۆ دانراوە با ئەو وەختە دوور و درێژیش بێ وەکو عمرەکەی حەزرەتی نوح 950 ساڵ عمری بۆ دوای شەرفەوتی کردو خۆشەویستە بەعزێکیان وە 1250 ساڵ عمری بووە چونکە نێ سێ سەد ساڵ عومری بۆ جا بۆتە پێغەمبەر ئەوەی کە لە قورئاندا دەفەرمێ نۆ سەد و پەنجا ساڵ دەڵێن هەر عومری پێغەمبەرایەتی بووە دەنا لەوە پێش دوو سێ سەد سێ سەد و پەنجا ساڵ عومری دیکەی بووە دەی عاقیبەت هەر فەوتی کرد هەر مرد و گەڕاوە بۆ لای خودا. ئێشتێ ئێمە کە کەسێک عمری نەوەت ساڵە و هەشتا ساڵە و حەفتا ساڵە نابێ وا فکر کاتەوە بڵە من وازو نامرم جوانێک نابێ فکر کاتەوە خدا عمرتان درێژکا لەسەر ئیمان و خزمەتی دین و خزمەتی خەڵک بڵێ من جوانم جارێ نوێژ ناکەم، جارێ عیبادەت ناکەم، جارێ تۆبە ناکەم، وەکو لە زەوانێکم بیست جارێ حەج ناکەم، بۆم ناکرێ. ئەمە غەڵەتە، کەسێک موعتەقید بە مردن بێ، دەبێ وەکو سەرباز وا بێ. سەربازێک لە ئامووزشدا چەندە ماندووە، ئاگایە، بە خەبەرە، ئامادەیە، ئینسانی مسوڵمانیش مادام موعتەقید بە مردن بێ، چونکە مردنەکەی لێ مەعلوم نیە، لێی دیار نیە، دەبێ خۆی بۆ ئامادە کا. مردن ئەوەیە. خۆشەویستانم، ئینسان تەرکیبە لە سێ شت، یەکیان ڕوح، یەکیان جیسم، یەکیان شەبەحی ڕوح. جیسمەکە هەموومان دەزانین ڕوحەکەش ئەوە لە ئینساندایە بەڵام شەبەحی ڕوح عنسورێکە یا بڵێن شتێکە لە وجودی ئینساندا کە ڕابیتە لە مابینی ڕوح و جیسمدا چۆن مەسەلەن ئێستا ئێمە دەخەوین یا زەوی وایە بێهۆش دەبین وەختێک دەخەوین یا بێهۆش دەبین ڕوحمان دەڕوا کار دەکا ئەوە نیە زەوی وایە خەون بە خزمەوە بە دۆستەوە دەبین خەونی خۆش و ناخۆش ئەم دیدارە ئەم خەونە کاری ڕوحە دەی خۆ ڕوح لە بەدەن کێتە دەرێ دەبێ ئینسان بمرێ بەڵام لێرەدا خوای تەعالا قودڕەتێکی دروست کردووە لە وجودی ئینسان کە ڕابیتە لە مابەینی ڕوح و جیسمدا ئەگەر ئەو ڕوحەش ڕۆیشت ڕابیتەکەی قەتع نابێ لەگەڵ جیسم هەتا ئەو ڕۆژە خودا ئیرادە دەکا ئینسان یەکجاری بمرێ شەبەحە ڕوحەکە ناگەڕێتەوە ڕوحەکە لە ئینسان جودا دەبێتەوە ئینسان دەمرێ جودابوونەوەی ڕوح لە بەدەن یانی چی؟ یانی نەقڵی جەسەدەکەی تۆ لەم دنیا ڕوونەوە بۆ عالەمی قەبر و بۆ عالەمی ڕوح ئینسانە تا ئەو ڕوحەی لێ جودا نەبێتەوە نامرێ لەو ڕۆژانەدا پیاوێکی مسلمان مرد سەکتەی مەغزی لێی دابوو بیست و دوو ساڵ لەسەر جێگا بوو بیست و دوو ساڵ نەدەیزانی دنیا چیە ئەوە کێیە ئەوە کێ نیە فقر خوا جزای بەخێری بووک و کوڕەکانی بداتەوە مایعاتێکی شلیان بەدمدا دەکرد لەگەڵ ئاوێ شتێک بس چنگێکی لێماوە بە قەولی کوردی چاول لێبێ ئەمە ئەو ڕوحەی لێ جدا بۆوە بۆ نەقڵی بکەن بۆ عالەمی قەبر و غەیرە مادە و پێویستە بۆ مردنی ئینسان حتمما دەبێ ڕوح جدا بێتەوە لە بەدەن هەتا ئەو ڕوحە جدا نەبێتەوە ئینسان نامرێ با گۆشتی کەم بێتەوە، با هێزی کەم بێتەوە، با خوێنی کەم بێتەوە، با ئینێرژی وتامینەکانی کەم بێتەوە، هەتا ئەو ڕوحە لە ئینسان نەیەتە دەرێ ئینسان نامرێ. ئەمە ڕوحە ئینسان دەمرێنێ. مامۆستا مەردوخی کوردستانی دەفەرمێ دانیشمەندێک لە ئەمریکاوە هاتبوو بۆ سنە هاتە ماڵم ئەو دانیشمەندە نێوی فاف بوو فاف دەڵێ دانیشمەند مەردوخ، من لە ئەمریکاوە هاتووم بۆ یەک سوئال، لە ئورووپا گەڕاوم هیچ کەس جوابی ئەو سوئالەی نەدامەوە، هاتووم لێت بپرسم ڕوح چییە؟ ئەویش زۆر ساددە جوابی دەداتەوە دەفەرموێ ئەگەر ڕوح نەبوایە تۆ نەتدەتوانی بێیە ئێرە، ئەمنیش ئەگەر ڕوحم نەبوایە جوابی تۆم نەدەداوە. سبحان اللە ئەو دوو کەلیمەیە ممکینە لە کن ئێمە ساف دەوێ بەڵام لە کن دانیشمەندێکی ئەمریکایی دەڵێ ئافرین ئوستاد مەردوح بەڕاستی قەناعەتت بە من کرد یعنی ئینسان بە ڕۆح دەژی نەک بە خوێن لە ئوروپا زاناکان بلیمەتەکان دانیشمەندەکان بە منیان دەگوت خوێن ئینسان دەژێنێ بەڵێ جایگەی ئەم مردنەش هێندە نەسوک و سانا سەری لێ بێژە هەزاران زانا مردن فقط خدا دەزانێ مردن چۆنە و پێغەمبەر صلی الله علیه وسلم کە خوا ئاگاداری کردوتەوە و ئێمەش مسلمانان شتێکی لێ دەزانین بۆ چونکە خدا و پێغەمبەر ئێمان ئاگادار کردوتەوە و خۆشەویستانم جەمی وا هەیە ئێمە متەئەسیفانە بەهۆی زەعفی ئیمانەوە کارێک دەکەین دەڵێ لەبەر مردن هەڵدێین چۆن خەڵکانێکی زۆرمان هەیە نە نوێژی هەیە نە جمعی هەیە نە جەماعەتی هەیە نە حیشتێک وای لێدێ ئاخری ڕۆژێک دەڵێ من چەندم پێ خۆش بێ دەژین کێ من دەمرێنێ کوا مردن ئاوا بە سەرتەوەیە، لە لای ڕاست و چەپتەوە دەڕوا، لە سەرتەوە دەڕوا، لە ژێر عەرز، بەلی وایە ئاسمان خراشێک دێتە خوارێ و خەڵکە دەمرێ، دەلی وایە عەرز دەلەرزێ و خەڵکە دەمرێ، دەلی وایە لە لای ڕاستت دیوارێک دەڕووخێ، لە لای چەپت ماشێنێک چەپ دەکا، خودا مەحفوزتان کا. کێ دەزانێ مردن چیە مردن چۆنە ئینسان نابێ لەبەر مردن هەڵبێ دەبێ مردنی لەبیر بێ مردن دەرز بە ئینسان دەدا ئیمانی ئینسان زیاد دەکا ئینسان قەناعەت بە ئینسان دەکا کە عەبدی خدایەوە دەگەڕێتەوە وەلای خدا ئەینەما تەکون و یدرککم الموت ولو کنتم فی بروج مشیدە، دەفەرمێ لە هەر مەکانێک بن، لە هەر جێگایەک بن، مردن دەگاتە سەرتان، با لە بورجە بەرزەکانیش بن. بچنە سەر شاخە بەرزەکان کە ئێستێ قارەمانانی کوهگەر جیهان دەچن کەشفی فەتحی دەکەن لەوێ دەمرن سبحان الله لە شاخە بەرزەکان دەمرن، لە بن دەریاکاندا دوازدە هەزار متر دەڕۆنە خوارێ، غەواس و مەلەوانەکان لەوێ جەنازەیان دێننەوە لە ژێڵە، لە ئەشکەوتەکان، لە دەشت و کێوەکان، لە قات و خانووبەرە بەرزەکانی ئەمریکا هەتا سەد و سی مەرتەبە ڕۆشتووە، لەوێ جەنازەی ئینسان دێننە خوارێ. ئەوە یانی خودا دەرسی ئاخری بە ئینسان دەدا کە بەشەر ناتوانێ لە دەست مردن و لە مردن ڕزگاری بێ چ ئیمانی بە خودا بێ وەک ئێوە ان شاء اللە چ خودا نەکەردە ئیمانی بە خودا نەبێ مردن دەگاتە سەرمان. ئەمین مەبە لە مردن کە ڕیشەی عومرت بقرتێنێ ممکینە لە نەکاو بە گوێتدا بچرکێنێ خەو خەیاڵی خەوت لێ بڕەوێنێ ئومێد و ئاواتی ژینت لێ بشەمزێنێ جوانێک خوا جوانەکان مەحفوز بکا خودا ئیمانیان سڵامەت کا خودا لەسەر دین تەوفیقیان بدا هەر ئەم ڕۆژانە لەم شارە ئێمە چەند جوان فەوتیان کرد چەند دەوڵەمەند فەوتیان کرد چەند فەقیر فەوتیان کرد بێ فەرق و جودایی لە مابەینی فەقیر و دەوڵەمەندا باڵا و پایین شا و گەدا خدای تەعالا خەڵک دەمرێنێ ئەو خەڵکە بۆ مردن دروست کراوە وەک پێغەمبەر صلی اللە علیە وسلم دەفەرمێ مەلائیکەیەک هەموو بانێک هاوار دەکا ها ئینسانەکان لیدو للموت وابنو للخراب لە دایکتان بەربنەوە بۆ مردن خانوەکانیشتان دروست بکەن بۆ تەخریب و وێران بوون هەموو ڕۆژێ ئەو مەلائیکەیە ئەوە بەگوێی ئێمەدا دەدا دەی خۆشەویستان ئینسان ئەگە مر بۆ کوێ دەچێ ئەو قسەیە مەسرەحە ئەوە سوئالە سزدەی تۆ ڕکوعی تۆ عیبادەتی تۆ حەیا و شەرمی تۆ جمعە و جەماعەتی تۆ إن إلى ربك الرجعة خدا بە پێغەمبەر صلی الله عليه وسلم دەفەرمێ یا بە هەر ئینسانێک ئینا لیللە چاو نەبێ زۆری دەڵێن خەڵکێک جەلی وایە موتەئەسیفانە بە پێکەنینەوە دەیڵێن بۆ ئەوانەی کە دین مەسخەرە دەکەن و لە مسوڵمان فێر بوون ئینا لیللە وئینا ئیلەیه راجعون انا للە یانی چی؟ یەنی ئێمە مڵکی خوداین مڵک ئەوەیە لەبەر دەستی ساحەبەکەی دایە چۆنی تەسەروف دەکا تەسەروفی دەکا و ئیلەیه راجعون و دەگەڕێنەوە بۆ لای ئەڵڵا بۆ لای خودا بۆ لای ساحەبەکەمان بۆ لای خاوەنەکەمان بۆ لای گەورە و دڵسۆز و رازق و خالیقەکەمان کە خوددایە بۆ لای ئەو دەگەڕێنەوە بۆ لای قەبر ناگەڕێنەوە وەلای خامۆش بوون ناگەڕێینەوە وەلای یەکجاری بوونی خامۆش بوون ناگەڕێینەوە دەگەڕێینەوە حتا پێغەمبەری خوا دەفەرمێ هەر ئینسانێک دەمرێ مادام ئینسانێکی مسلمان بێ لەو قەبرستانە خزم و دۆست و خۆشەویستەکانی نزیک دەبنەوە خەبەری دنیای لێ دەپرسن خۆ بە جودابوونەوەی ڕوح لە جیسم پەیوەندی ئینسان لەگەڵ خودا قەتع نابێ یا لەگەڵ خودی پێغەمبەر صلی الله علیه وسلم یا لەگەڵ خزم و دۆستان وەک عەرزم کردن ئەوە نیە خوای تعالی خاوەنی ئینسان ئینسانی مراندووە ئەوە نەدەچێتە قەبرەوە دوو مەلائیکە دەنێرێ پرسیاری لێ دەکەن ئەوە نیە لە حەدیثێکی صحیحدا سیمای ڕۆحی پێغەمبەر صلی اللە سەلەم لە وێنەی مەشخەڵێکدا، شەمێکدا، تریفەیەکدا، بروسکەیەک لە بن لە پشتەوەی سەری مردووە، مەلائیکە دەڵێت چاوی لێکە ئەمە کێیە؟ خۆ پەیوەندی قەتع نابێ لە مابەینی تۆو پێغەمبەردا، کەسێک پێغەمبەری خۆش بوێ کە چاوی لێ کردەوە ئەمە پێغەمبەرە ساڵ سەلم، کەسێک پێغەمبەری خۆش نەوێ ئیدی ملی وەک لە کوردیدا دەڵێن ملی ڕق دەبێ ناتوانێ ئاوە بداتەوە ڕۆ گاڵتە بە سنەتی پێغەمبەر و بە جمعە و جەماعەت دەکا لەوێش بە ئیشتای خۆی دمی بگەڕێ نا ها لا ئەدری سبحان اللە لە سوڕەی مبارەکی قیامەتدا بەڵام خۆشەویستان خوا لە ئاخری ئەو ئاەتە دەفەرمێ زۆر کەس وا هەیە کە دەمرێ دەڕوا فەلا صدقە ئیدی تەصدیقی خدا و پێغەمبەری نەکردووە ئەها ولکن کذب وتولا لە عمریدا لە نێو خەڵکدا قاقای دەکێشا کوڕە نوێژەکە درۆیە کوڕە ڕۆژوەکە درۆیە کوڕە مەلا درۆ دەکا ئێمە دەیبینەوە ئێمە بەرەندەین ئەگەر لێە لە ژن هێنان و ژن مارەکردن و فڵاندا ئەو خەڵکە چەندە محیبەتی لەگەڵ خدا و پێغەمبەر هەیە ئەوەندەی لەگەڵ شۆرباوەکە هەیەی مزگەوتەکە بە ماڵی ئەوەیەتی نایە دوو ڕکەعەت نوێژ بکات ناڵێ خودا کوڕی داومێ ناڵێ خودا کچی داومێ ناڵێ خودا پوڵ ماڵی داومێ نانم داوە بە خەڵک ئەگەر لێیە ئەوە مردنی لەبیرە ئەها مەلا هات ژن مارە دەکا ئەها مەلا هات لێمان تێک دەدا ئەها مەلا هات دەڵە وەرە بابڕۆین و گەور وەڕە بابڕۆینەوە لەنجەولار لەنجەولاری تەکەبر و بێدینی دامان دەگرێ خدا بمان پارێزێ سبحان الله باشە ئەوە چییە ئێمە بەس کێوە خەریکین ئینکاری حەق ئینکاری قسەی پێغەمبەر صلی الله علیه و سلم ڕەوشت و سنەتی پێغەمبەر صلی الله علیه و سلم ئینکار خەڵک هەموو شتێکی بۆیە قبوڵە بەڵام زۆربەی خەڵک هیچ شتێکی بۆ خدا و پێغەمبەر قبوڵ نییە دەڵێ من دۆستم هەیە جیرانم هەیە هەرچی من کچم دەبێ بە قسەم بکا ئەی پیاوی چاک ئەی پیاوی محتەڕەم بۆ ئەوەی خودا و پێغەمبەر بە تۆی دەڵێ تۆ بە قسەی خوا و پێغەمبەر ناکەی بۆ تۆ ئینتیزاری دەوای هەموو خەڵک بێتە نۆکەر و ئاغ چووکەت بەڵام بۆ ئینتیزاری ئەوە نیە تۆ مسوڵمانی ئومەتی پێغەمبەری بە قسەی خودا و پێغەمبەرکەی صلی الله علیه وسلم غەفڵەت عەداوەت عەداوەت دوشمنایەتی لەگەڵ یەک دۆستایەتی لەگەڵ ئینسانی خراپ تریاک ئارەق سوودخۆر حای من نۆکەری تۆم حای من چووکەی تۆم هەم بە هەموو منداڵەکانمەوە نۆکەری تۆم ئەگەر دەشتین بۆ سەرەخۆشی کابرا لێ مانوەڕەت دەبێت کابرای سەح مردوی هەدە خدا عفویکە خدا عفویکە خدا عفویکە ئەی بۆ بەانی هەڵناسی بڵێ خدای عفوم کەیت چۆن خدا لە تۆی قبول دەکا بە خەڵک دەڵێ خدا عفویکە بەڵام ئەوە دەر غیرەت نییە بۆ خۆت هەستی بڵێ خدای عفوم کەیت پاڕێوە لە خزمەت خودا هەتا تۆ نەڵێی لە کن خودا خودایە عەفوم کەی یەک ملیار جار بەو برامەوەی خودا مردوت عەفو کا خودا لێت قبول ناکە خودا دوعا لە کەسێ قبول دەکا کە بەڕاستی کە بەڕاستی ئەو کەسە خدای خۆش دەوێ و ئینشاءالله خداش ئەوی خۆش دەوێ پێغەمبەر صلی الله علیه وسلم بە عبدالله کوڕی عمری فەرموو فەرمووی کن فی الدنیا کأنک غریب ئەو عابر السبیل پێغەمبەر صلی الله علیه وسلم کورانی صحابەی زۆر خۆشویستوە دەستی لەسەر شانی دادەنێ لەسەر سنجی ئەی عبدالله گیان پێغەمبەر عبدالله کوڕی حەزرەتی عمری زۆر خۆشویستوە ڕۆڵە لە بیرم نەچێ کن فی الدنیا کانک غریب، وا لە ژنی دنیادا بژی کانه تۆ غەریبێکی دەگەڕێیەوە، خەڵکی یاسی کەندە چۆتە ئەو دێیە دەبێ بگەڕێتەوە بۆ ماڵەکەی خۆی ئاوایە دنیا، پێغەمبەر صلی اللە علیە و سلم دەفەرمێ دنیا ئاوایە، ئەو عابر السبیل یا ڕێبوارێکی ڕێگەی دەبێ بگەڕێیەوە، ئەمان دیتوتانە کەسێک بە ڕێگە دابڕوا تووشی گوڵ و وەنەوشە و هەرچی شتی جوان بێ لابدا؟ لا نادا، دەڵێ ناگەمەوە ماڵێ، ناگەمەوە من لاڵەکانم، منزورم جوانی دنیایە، کەسێک ڕێبواری قیامەت بێ لا نادا بۆ بێدینی، لا نادا بۆ گوناه لا نادا بۆ رووەگێڕان لە خودا و لە پێغەمبەر صلی الله علیه وسلم ئەوە ئێمەی متاسفانە غەفڵەت وا لێک کردووین خەریکی دڕوچنینین دڕوچنین نە گوڵچنین بریا گوڵ وایە گوناه دڕووە خۆشەویستەکان و ئەو فەرمودەیە کە پێغەمبەر صلی الله علیه وسلم دەفەرمێ الموت مستریح، لە مردن مەترسن، مردن یانی حەسانەوە، پێغەمبەر وا دەفەرمێ، ڕزگاری لە مەینەتی دنیا، ئەوە نیە ئەو ڕۆژە ئیمامی عەلی ئەگەر لیاندا شەهیدیان کرد فەرمووی واللهی فزت ورب الکعبە سوێن بەخوای کار ئەیدم ڕزگارم بوو لە دنیا ئەو هەموو مەینەت و کێشە و ئختلاف و شەڕ و دڵ ئێشانە مردن ئەوەیە دەحەسەیەوە تەکلیف لەسەر لا دەچێت ئێستێ هەر بڵێن لە دێیەکی ئاوا ئەوانەی ئەهلی نوێژ و تاعەتن لە مزگە و لە هەر جێگایەک گە نوێژەکەی کردەوە نیە دەڵە حەسامەوە ئینشاءاللە کە دەژمرێ دەحەسێتەوە بەڵام ئەوی کە دەڵەدام بە نوێژ ناچیە بە هەشت و ئەوە هەمیشە لە ناڕەحەتیدایە نوێژ ناکە ناڕەحەتە بە خەڵکەوە نوێژ ناکە قسە بە خەڵک دەڵێ نوێژ ناکە درۆ بەدم خەڵکەوە دەکا برایان ڕق و توڕەیی خوا دەست پێ دەکا ئازاری قەبر دەست پێ دەکا کە لە وەختی خۆی دانوچینە بەخسی بکەین انشاءالله لە فەرموودەی پێغمبەرەوەی صلی الله عليه وسلم حەسانەوەی ئەو ڕۆژە کە بیلالی حەبەش ئاڵا هەڵگرەکەی جیهات و مەعرەکەی پێغمبە صلی الله عليه وسلم لە نەخۆشی مردندا بوو لە یەمەن دوای فەوتی پێغەمبەر صلی اللە علیە وسلم ژنەکەی زۆر ناڕەحەت بوو کە ئەوانە لە ئەسڵدا حەبەشین بەردەبوون لە مەکە پێ ئەبوو بەکری سدیق ڕزگاری کرد ئەما بوو بە خۆشەویستی پێغەمبەر ژنەکەی هاواری کردوە مصیبەتە ئەی لەو مصیبەتە بیلال دەمرێ لە نێو ئێمە فەرمووی ناژنە تخوا وا مەڵێ بڵێ وا فەریحەتا ئەی لەو خۆشیە کە بیلال دەمرێ غەدەن ئەلقی ئەلئەحبا فەرمووی، وەڵڵاهی سبحەی نەدەچمە خزمەت خۆشەویستەکانم، محمدا وصحبا، حەزرەتی محمد و سەحابە بەڕێزەکان. مردن ئەوەیە، وەک عەرزم کردن، مردن یعنی شروعێکی زیندگی لە عالەمی ڕوحدا لەگەڵ خدا لە خزمەت ڕۆحی پێغەمبەر و مسلماناندا مردن ئەوەیە خۆشەویستان جا ئەو بەحسەم بۆیە کردن بە سفارشی پێغەمبەر صلی اللە علیە و سلم، پێغەمبەری خوا دەفەرموێ، اکثروا ذکر هاذن اللذات، دەفەرموێ ئەی مسوڵمانان زۆر باسی مردن بکەن، چونکە مردن لەزەتەکان لەبەین دەبا، ئاگات لێیە هەرچی لەزەتە نایهێڵێ، و پێغەمبەر صلی اللە علیە و سلم فەرمووی، و اکیسهم اکثرهم للموت ذکری، فەرمووی عاقڵترین، زیرەکترینی موسڵمانان ئەو کەسەیە زۆر باسی مردن بکا، یا مردنی لە بیر بێت، حەتتا پێغەمبەر صلی اللە علیە و سەلەم دەفەرمێ لە نوێژدا مردن وەبیر خۆتان بێننەوە، مردن لەززەت دەمرێنێ، تەماع دەمرێنێ، هەرچی خیلاف و گوناه و مەعسیەتە تۆ دەیخەیە ژێر لاقتەوە، دەڵێی من دەمرم، کاکە بۆ ئەو سەفەرە دەبێ تاکەم پێ بێ، ئینسانێک کچێ بۆ سەفەر پۆڵی پێیە خۆ بەرد و تەپاڵە هەڵناگرێ مەعزەرەتەن لە کۆڵیدا ئینسانی مسلمان دەبێ ئاگاه بێ تزودوا تزود من من التقا فإنك لا تدري ئەی ئینسانی مسلمانە دایک و خوشکی من ئەی برای من ئەی جوانەکان ئەی پیرەکان عاش حینا من الدهر، زۆر ئینسانی نەخۆش و زەلیل چاک بۆتەوە ماوەیەکە ژیاوە، و کم من عروس زینوها لزوجها، زۆر بوکیان ئامادە کردووە بۆ زاوا رازاندویانەتەوە، لەنێو ئێمە بە رازاندنەوەیەکی ئەمریکایی و فەرانسەوی، خودا هیدایەتتان دا کە ئابڕوی کچەکانتان نەبەن. جوانی چاو گەش بووە ی دایک و باوکی کوڕ و کچ توێتی انشاللە سەد ساڵی عومر دەبێ بەڵام قد ادخلت اجسادهم ظلمة القبر بەڵام ئەو منداڵانە کە ئاوات و هیوای دایک و باوکیان بوون چوونە تاریکی قبرەوە یا ربی خوا منداڵەکانتان محفوظ بکە کەوابوو خۆشەویستانم وەک ئومەتی پێغەمبەر صلی الله علیه وسلم ئێمە ئامادە بین بۆ ئەو مردنە ئەها لە ڕەفیق و دۆست و باوک و برامان جیران و هاوماڵ و هاوژیانی ئێمەن دەڕۆن ئێمەش دەڕۆین بە ئامادە بین انشاءاللە خودا من و ئێوەش ئامادە بکە یا ڕەبی ئەمە ئافرەتێک هەیە سەیدێک بوو شەش حەو مانگ لەوە پێش تەسادوشی کرد منداڵەکانی دووسەیەکیان سەغیرن لە خانوی بە کرێدایە هیچ کەسێکیشی نییە نە سەید کە فەوتی کردووە برایەکی بەو سوورەتە هەیە نە خێزانەکەی متاسفانە لەبەرەوەدا بۆ کرێشەکان ئەوانمان زۆر پێشیان کرد لە خدمەتان